خوا بۆیە موسڵمانانی زاڵ کرد بەسەر کافرانە تا قەدری نیعمەتی خوا بزانن بەسەریانەوە و سوپاسی نیعمەتی بکەن و ئەویش موسڵمانان بە پیاو و ئافرەتیانەوە بخاتە ناو بەهەشتگەلێکی واوە جۆگای ئاو بە بەینیانا ئەڕوا و هەمیشە لەو بەهەشتانەدا ئەمێننەوە و گوناهەکانیان دائەپۆشێ و ئەمەیش بەلای خواوە بەهرەیەکی مەزنە. تا سزای پیاوان و ژنانی مونافیق و دووڕوویش بدا کە بە دەم موسڵمان و بە دڵ کافرن و سزای ئەو پیاو و ژنانەیش بدا کە هاوبەش بۆ خوا دائەنێن و گومانی خراپ بە خوا ئەبەن و ئەڵێن خوا یارمەتیی پێغەمبەر و موسڵمانان نادا. هەموو ئەو خراپەی کافرەکان بۆ پێغەمبەر و موسڵمانانیان ئەوێ، خوا بەسەر خۆیانیانای ئەهێنێتەوە و غەزەبی لێگرتوون و لە ڕەحمەتی خۆیی دوورخستوونەتەوە و وتسبحوه بکرة وأصیلا. بۆ ئەوەی ئیمان بەخوا و بە پێغەمبەری خوا بهێنن و بە بەهێزکردنی ئایینەکەی بەهێزی بکەن و قەدر و حورمەتی بگرن و قورس تەماشای بکەن و بەیانی و ئێوارە لە هەموو ناتەواوییەک پاک و خاوێنی ڕابگرن بێ گومان ئەو عەرەبە دەشتەکیانەی پاش کەوتن و بەدەم بانگەوازەوە نەهاتن بۆ غەزای بت پەرستەکانی قوڕەیش لە شەڕی حودەیبیەدا کە چاویان پێت کەوتەوە پێت ئەڵێن ماڵ و دارایی و ژن و مناڵمان خەریکیان کردین و نەمان توانی بێین لە غەزادا بەشداری بکەین ئەمانە بە زوبان شتێ ئەڵێن کە لە ناو دڵیانا نیە و باوەڕیان پێی نیە جا تۆیش لە وەڵاما پێیان بڵێ السَّوْءِ وَكُنتُمْ قَوْمًا بُورًا ئێوە لەبەر ئەوە نەبوو نەهاتن بۆ غەزا و بەشداریتان تیا نەکرد کە بە ماڵ و دارایی و ژن و مناڵتانەوە خەریک بوون لەبەر ئەوە بوو کە گومانتان وابوو هەرگیز پێغەمبەر و موسڵمانان بە ساغی لەم غەزایە ناگەڕێنەوە بۆ ناو کەسوکاریان و ئەم گومانە لە دڵتانا ڕازێنرابووەوە و ئەمانە ئەیانەوێ فەرموودەی خوا بگۆڕن کە فەرموویە نابێ هەرگیز لەگەڵتان بێن، تۆش پێیان بڵێ، هەرگیز ناکەونە دوومان و لەگەڵمان نایەن، خوا پێشتر وای فەرمووە، ئەنجا ئەوان پێتان ئەڵێن، بۆ ئەوە نییە ناهێڵن لەگەڵتان بین کە خوا وای فەرمووە، لەبەر ئەوەیە بەخیلیمان پێ ئەبەن و ناتانەوێ هیچمان لەو ماڵی تاڵانییە دەستگیر ببێ، نەخێر وانییە، بەڵام ئەمانە کەمێن نەبێ لە ڕاستی تێناگەن. نابینا گوناهبار نابێ ئەگەر نەچێ بۆ غەزا و شەل گوناهبار نابێ ئەگەر نەچێ بۆ غەزا و نەخۆش گوناهبار نابێ ئەگەر نەچێ بۆ غەزا هەر کەسیش گوێڕایەڵ و فەرمانبەرداری خوا و پێغەمبەری خوا بێ خوا ئەیخاتە بەهەشتگەلێکی واوە جۆگە لە ئاوی بە بندا ئەڕوا و هەر کەسیش پشت لە فەرمانی خوا بکا و ملی لێ وەرچەرخێنێ خوا سزایەکی سەختی ئەدا. بەڕاستی خوا ڕازی بوو لە موسڵمانان کاتێک کە لە ژێر درەختەکەی سەر ئاوی حودەیبێدا دەستیان خستە ناو دەست و بەیعەتیان پێ کردی و ئەیزانی چ موسڵمانەتییەک لە دڵیانایە و لە پاداشی ئەوەدا ئارامی و دامرکانەوەی خستە ناو دڵیانەوە و ترسی دوژمنی لە دڵان نەهێشتن و فەتح و وڵات گرتنێکی نزیکی لە دوژمنان لە پاداشا پێ بەخشین. کە مەبەست کافرانی مەککە یا جوولەکەی خەیبەر و ئەو خێڵە عەرەبانەیە کە لەگەڵیان هاوپەیمان بوون، بۆ ئەوەیش ئەم ڕووداوە ببێ بە نیشانە بۆ موسڵمانان بۆ ئەوە کە ئێوە لای خوا زۆر بە قەدر و حورمەتن و بۆ ئەوەی ڕێگایەکی ڕاستتان پیشان بدا کە ڕێگای غەزایە لە پێناوی پایە بەرزی ئایینی ئیسلامە. ڕازی نەبونایە بە سوڵحەکەی حودەیبیە لە جەنگەکەیا ئەشکان و هەڵ ئەهاتن و پشتیان پێ هەڵە کرد و ئیتر پاش ئەوە نە دۆست و نە یارمەتی دەریان لە ناو خێڵە عەرەبەکانی دەورو بەری مەکەدا بە دەست نەئەکەوت چونکە کە لە جەنگەکەدا دۆڕاندیان کەس ناوێرێ جاریک تر هاوکاریان لەگەڵ بکا. ئەوانە ئەو کافرانەن ڕێی زیارەت و تەوافی مەسجد الحرامی مەککەیان لێ گرتن و ڕێگەی بە دیاری دانی حەیوانیان بە مەککە لێ گرتن کە بە ڕاگیراوی هێڕرابووەوە و نەیان هێشت بگاتە جێی خۆی و ئەگەر لەبەر ئەوە نەبوایە کە حەزمان نەکرد ئێوە پیاوان و ژنانیکی موسڵمانی تێکەڵ بە کافران بووی لەناو ئەوانا ژیاو بکوژن بۆ ئەوەی پێ بزانن بەوە کە بکەونە ژێر پێتان و بیانشێلن و تووشی ناخۆشی کوشتنی ئەو موسڵمانانە و خوێن بژاردنیان ببن، دەستی ئێوەمان لەو کافرانە نەئەگرتەوە، واتە، بۆیە نەمانهێشت ئەو جەنگە ڕووبدات لە نێوان ئێوە و کافرەکانی مەککەدا، نەوەک ئەو پیاو و ژنە موسڵمانانەی لە مەککە مابوون بەربکەون و بکەونە ژێر پێتانەوە و ئێوەش بەهۆی ئەوەوە تووشی ناڕەحەتی ببن. یادی ئەوە بکەرەوە کە کافرەکان غیرەتیان خستە دڵی خۆیان، غیرەتی کۆنی سەردەمی نەزانی پێش ئیسلامەتی کە ناهێڵێ ئادەمیزاد مل بۆ ڕاستی کەچ بکا و موسڵمانەکانیش ویستیان لە سزای ئەوەدا هێرشیان بەرنە سەر بەڵام خوا ئارامی خستە ناو دڵی پێغەمبەر و موسڵمانان و گفتی لە خوا ترسان و وەفا بە عەهد و پەیمانی خستە ئەستۆیان و لە ڕاستیشا ئەمان شایانی ئەوە و خاوەنی ئەوە بوون و خوا ئاگای لە هەموو شتێ هەیە و بە هەموو شتێ ئەزانێ. بێگومان خوا ڕاستی کرد لەگەڵ پێغەمبەری خۆی لەو خەوە ڕاستەیا کە دیبووی و بەگوێرەی ئەو خەوە ئێوە بە ئیزنی خوا ئەمین و بێ ترس ئەڕۆنە ناو مەسجد الحرام و هەندێکتان سەرتان ئەتاشن و هەندێکیشتان موی سەرتان کورت ئەکەنەوە و لە کەس ناترسن خوا شتێکی ئەزانی کە ئێوە نەتان ئەزانی بۆیە چوونە مەککە و هاتنە دی خەوەکەی دوا خست بۆ ساڵێکی تر و بێجگە لەوەیش فەتحێکی نزیکی مەککەی بڕیار دا خوا ئەو خوایە پێغەمبەری خۆی ناردووە لەگەڵ رێبەدیی کردنی خەڵک و ئایینی راست کە ئایینی ئیسلامە بۆ ئەوەی سەری خا بەسەر هەموو ئایینەکانا و خوایش بەسە بۆ شاهیدی لەسەر ئەم پایە بەرزەی کە بە موسوڵمانانی بەخشیوە. محمد رسول اللە. ئەیان بینی لە حاڵەتی ڕکوع و سوجدە بردنان داوای لوتف و ڕەزامەندی لە خوا ئەکەن نیشانەیان بە ناو چاوانیانەوە بە هۆی و لە ئەنجامی سوجدە بردنیانەوەیە بەیانی حاڵ و سیفەتیان لە تەورات و لە ئینجیلا بەم جۆرەیە و ئەمەیە وەک چێنراوێک کە سەوز بووبێ و لق و پۆپی دەرکردبێ و هێزی پەیدا کردبێ و ئەستور بووبێ و لەسەر ساقی خۆی ڕاوەستابێ و بە هێز و پتەوی و پێگەشتنی خۆی کشتیارەکانی شادمان کردبێ و دڵیان پێی خۆش بووبێ تا ڕقی کافرەکانی پێ هەستێنێ خوا گفتی داوە بەوانەی ئیمانیان هێناوە و کردەوەی چاکیان کردووە لەناو ئەمانەدا کەوا لە گوناهیان خۆش ببێ و پاداشتێکی گەورەیان بداتەوە. عبداللە ی کوڕی عومەر ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ وتی، پێغەمبەری خودا صلی اللە علیە و سلم پێی فەرمووم، مانگی دەورێکی قورئان بکەرەوە، عەرزم کرد بە خۆمدا ڕادەپەرمووم کە بتوانم بە کەمتر خەتمەیەک تەواو بکەم، تا فەرمووی، بە هەفتەیەک خەتمەیەک بکە و لەوە زیاتری مەکە.